یاڕەبی خودایە بەکردەوەی خۆمان لەگەڵمانە نەکەی خوایە ڕەحمە زۆرەکەی خۆت یاڕە بەرعاالەمی خدای ئاخر خێرمان بکەی ئافرەتێک خوشکێکی هەبووە دوو خوشک لە ماڵدا کە تەو ئەم بوون جمک بوون دوانە بوون یەکێکیان خوای گەورە هیدایەتی داوە و خەریکی عیبادەت و شەو نوێژ و خواپەرستی بووە ئەوی تریشیان خۆی گرتووە بە ڤیدیۆ و شریت و فلیم شەوانە لەیدا تاوەکو پێش نوێژی بەیانی خوشکە دوور لە دینەکە باسی خوشکە ئیماندارەکە دەکات دەژێڕێتەوە دەڵێ چوومە لای ترسێک هاتە ناو دڵمەوە لە شەوێکی تاریکدا خەریکی خواپەرستی و نزا و پارانەوەیە خوشکم پێیوتم ئەی خوشکی من مەخەوە تا نوێژی بەیانی دەکەیت چی نەماوە بۆ بانک چەند دقیقەیەکی ماوە مەخەوە تا نوێژی بەیانی دەکەیت دەڵێ منیش وتم تااقەتم نییە بمێنمەوە تاوەکو نوێژی بەیانی دەخەوم کە بشخەوێت تاوەکو دوانی ئەوڕۆ هەڵناستێت دڵێ نەسیحەتی کردم وتی ئەی خوشتی من ئەمڕۆ لە ژیان دایت چێ دەڵە بەیانی سەفەر ناکەین سەفەرێکیش کە گەڕانەوەی تێدا نییە ئەی خوشتی من خۆت ئامادەکە بۆ قیامەتت وە من نەسیحەتت دەکەم لەوانەیە نەسیحەتی منیش نەسیحەتی کۆتایی بێ دەڵێ کە وای وت گریام و ترسام وتم بۆ کۆتاییە وتی واللهی دڵم وام پێ دەڵێت و هاتۆتە دڵمەوە کە تەمەنم زۆر نەماوە دڵە دوای ئەوە دەستی کرد بە گریان ئەوجا مامەوە تا نوێژم کرد بەیانی کە خەوتم لە گریان بە خەبەر هاتم کە کەس و کارمان دەگریا پرسیارم کرد چییە وتیان وەڵا خوشکت براوە بۆ خەستەخانە بە پەلا کە چوون بۆ خەستەخانە لە شوێنی عینایی مڕەکەزە لە ئینعاش نەخۆشیێکی خەتەری لێە چوومە لای دانیشتم دقیقەیەک دەستم لە سەر قاچی دانا بیشێلم وتی لێم گەڕێ قاچەکانی بەیەکەوە نایەوە وتی زۆرم نەما بێ لەوانەیە کە خوای گەورە دەفەرمێ والتفت الساق بالساق کاتێک کە ڕۆح دەکێشرێ و قاچەکان بەیەکەوە دەندرێنەوە ئەو لاشەیە وەکو تەختەیەکی لێ دێ و فڕێ دەدرێ وتی خوشتی من زۆرم نەماوە بەڵام نەسیحەتت دەکەم ئاگات لەو ڕۆژە بێ کە ئێستا منی تێدا خۆتی بۆ ئامادەکە بۆ تۆش دێ ڕۆژێک لەو قسانەدا بووین من جێم هێشت و هاتمەوە ماڵەوە دەڵێتم بابە نوێشکەن لە ڕێگاین خوا دەزانێ دەگەینە جێ ناگەینە جێ دوایە کردیانە پێکەنین لە ناوخۆیان دەوتیان دەی بابچین نوێشکەن قەیس دەکا ئەوەی لە پێشەوە دانیشتوتی خەڵکی نەڕاست دەکا بابچین نوێش بکەین خۆ نوێژمان نەکردووە نوێژیش ناکەین بەڵام بابچین بیکەین دەڵە چوینە مزگەوت و تیانجا خۆی مە نازانین تۆ سا پێشنوێژیمان بۆ بکە پێشنوێژی بۆ کردن دەڵێ لە ڕکعاتی دووەم بووین لە سوزدا ڕفیقەکەمان هەڵستایەوە سەلاممان دایەوە هەر هەڵنەستایەوە ئەو دوو گەنجەی لەگەڵی بوون گاڵتەیان پێدەکرد دەیان و دەی دەی ئەوەندە ئیماندار نیت ئەوەندە لە سوزدەدا بمێنیتەوە هەر وەڵامی نەبوو کە جوڵانمان تەماشا دەکەین کۆتایی بە ژیانیان بۆ بردووە لە چدا لە سوزدەبردندا گیانی لە دەستدا کەواتە برای مسلمانم دوعا بکە و لە خوا بپاڕێوە لەسەر عیبادەتێک لەسەر خواپەرستیەک و تاعەتێک خوای گەوڕە ڕوحەکەت لێ وەرگرێتەوە نەک لەسەر ڕیبا خواردن نەک لەسەر غەشکردن و حەرام خواردن نەک لەسەر بەرەڵای و دووری لە خوا نەک لەسەر ئەو حاڵەتەی کە بەرامبەر سێتەلایت و ئەنتەرنێت وشتی خراپ دانیشتویت و سەیری خراپە دەکەیت نەک لە شوێنی مەشوب خواردنەوە خراپە وریابە لە کاتی غەفڵەتدا خوا ڕحت بچێشێت لەسەر ئەو غەفڵەتە خوا زیندوت دەکاتەوە دەتخاتە جەهنم خوابمان پارێزێ کاتە موسڵمانان وەڵاهی لەحظەیەکە کاتی ڕوح کێشان پێویستە هەموومان خەممان بێ.